مامۆستا بەرز دکتۆر لەگەڵمانە فەرمو مەبەست پێویستە لە ڕوانگەی شریعەتەوە باسی لێوە بکرێت بزانین هەڵوێستی دینی ئیسلامی پیرۆز سەبارەت ئەم بابەتە چۆنە سەرەتا خی پڕۆتگار مرۆڤی دروست کردووە هەیە دروستی کردووە وەکو نێر هەیە دروستی کردووە وەکو مێ هەشە لە بیدایەتدا لە سەتای دروستبوونیدا کاتێکە لە دایک دەبێ ئیشکالیەک و ناڕوونیەک لە دروست بوونەکەی دا هەیە دیار نیە جارێ یەکلا نەبۆتەوە ئایا نێرە یاخود مێیە واتا هەردوو ئالەتی نێری نەو مێینەی تێدایە هەڵوێستی شەرع چۆن بێ و هەڵوێستی خەڵک چۆن بێ بەرامبەر ئەم جۆرە منداڵانەی کە بەم شێوازە دەبن یا کاتێکە دەبن بە گەنج یا گەورە دەبن چۆن بڕوانینە ئەم واقعەوە چۆن مامەڵی لەگەڵ بکەین سەرەتا وەکو جانبی پزیشکی و طببی خی پرۆدگار دوو جنسی دروست کردووە کە نێر و مێە ئەگەر هاتوو منداڵێک بە شێوازێکی وا دروستکرا بوو کە دیار نەبوو نێرە یان مێیە پێویستە پێشانی پسیژک بدرێت بەهۆی تەحلیلات و فەحس و پشکنین و لێکۆڵینەوە ئەو کاتە دەردەکەوێت کە زیاتر لە ئەسڵدا ڕەگەزی نێرینەیە یاخود ڕەگەزی مینەیە و ئەگەر بێت و عیلاجێکی طببی بۆ بکرێت بۆ ئەوەی بە بەو لایەدا بکەوێ کە ئەسڵی خیلقەت و دروست بوونەکەی لە سەریەتی، ئەوە لە شەرعی پیرۆزی ئیسلامدا هیچ موخالەفەی تێدا نیە، هیچ پێچەوانەیەکی شەرع نیە، واتە ئەگەر هات و دەرکەوت مێیە ئەوە یعنی ئەداتی نێرینەی لێ ببڕدرێت و هەروەها بە عکسیشەوە ئەوەش کارێکی ئاساییە نەعیبی تێدایە نەشتێکی بێشەرعیشە بڵێ لەوەیە هەندێک لە زانایان وا بفەرمونون کە ئەوە تەغیری خەڵقی خوایە واتا نابێت خوای گەورە شتێکی چۆن دروست کردو نابێت دەستکاری کەین ئەمەش بەڕاستی بە هەڵە حاڵی بوونە لەم ئاەتە چکە خەڵقی خی پرۆودگار کاتێ خی پرۆودگار کوڕێک دروست کات کە هەوڵ بدرێ ئەم کوڕە بکرێ بە کچ یا کچێ دروست کە هەوڵ بدرێ ئەم کچە بکرێ بە کوڕ ئەمە بریتە لە گۆڕینی خەڵقی خی پرۆودگار ئەمما زیادەیەک لە بۆیە کە عیلاجی پزیشکی بۆ بکرێ ئاساییە لە ڕوانگەی شەریعەتی ئیسلام و هیچ کێشەی تێدا نییە، بەڵام زیاتر ئەگەر بوەستێندرێ تاوەکو بالغ دەبێت زیاتر یەکلا دەبێتەوە و ڕوون دەبێتەوە کە کامیانە ئەو کاتە باشتر دەبێت و ئەو کاتەش عیلاجی چاکتری بۆ دەکرێ. ئەی کۆمەڵگا چۆن بڕوانینە ئەم کەسانە؟ جا لە مەرحەلەی مناڵێتیان دابێ، مەرحەلەی گەنجێتیان دابێ، دواتر بێت، پێویستە ئەو پەڕی ڕێز و ئیحتیڕام و تەقدیرمان بۆیان هەبێ بە چاوی کەمەوە سەیر نەکرێن، چونکە خوای پەروەردگار پێمان دەفەرمێ، نابێ بە چاوێکی کەمەوە یا بە چاوێکی سەیرەوە سەیر بکرێن یا گاڵتەیان پێ بکرێ بێگومان ئەوە کارێکی بێ شەرعیە خی پرودگار لەوە ڕازی نابێ ئینسانی مسلمان پێویستە ڕێز لە بەرامبەرەکەی بگرێ جا ئافرەت بێ یا پیاو بێ یا ئەو حاڵەتە بێت کە لە زمانی عربیدا پێی دەوترێ خونتا یان بە کوردی خۆمان پێی دەوترێن نەرموک پێویستە ڕێزیان لێ بگیرێ هەر کەسێک بە چاوی سوک سەیریان کا بێگومان گوناهی کردووە ئەوە فسق و تاوانی کردو خی گەوردە فەرمێەوە من لەم یەتوب فەولایکە ملفاسقون